ئەوەی کە دروستی کردوون لە یەک کەسەوە کە ئادەمە و هەر لە ئەویش هاوسەرەکەی دروست کردووە و بڵاوی کردۆتەوە لەو دوانە پیاوانی زۆر و هەروەها ئافرەتان خۆتان بپارێزن لەو خوایەی کە بە ناوی ئەوەوە داوا دەکەن لە یەکتر و خۆتان بپارێزن لە پچڕاندنی خزمایەتی بیدەن بە ئافرەتان نەک کەس و کاریان، مارەی یەکانیان وەک بەخشین نەک وەک کرێ، ئینجا ئەگەر بە دڵ پێیان خۆش بوو بەخشینی شتێک لەو مارەییە بە ئێوە، ئەوە ئێوە بیخۆن بە خۆشی و حەڵاڵی نۆشی جانتان بێ. ولا تؤتوا السفهاء اموالکم التی جعل الله لکم قیاما وارزقوهم فیها واکسوهم وارزقوهم فیها واکسوهم وقولو لهم قولا معروفا. مەیدەنە جێل و کەم عەقڵەکان ماڵەکانتان لە حاڵەتێکدا خوا ئەو ماڵانەی بۆ کردوون بە هۆی ڕاوەستانی ژیانتان و بێ ئەقڵەکان ڕۆزی و خۆراکیان بدەنێ لەو ماڵە و پۆشاکیان بۆ بکەن، و هەر کەس لە سەرپەرشتیاری هەتیوان دەوڵەمەند بوو با خۆی بگرێتەوە لە خواردنی ماڵیان و هەر کەس لەوان هەژار بوو با لێی بخوات بە ئەندازەی پێویست ئینجا هەر کات ماڵی هەتیوەکانتان دایەوە پێیان ئەوە شایەتیان لەسەر بگرن نصیبا مفروضا بۆ پیاوان هەیە بەشێک لە ئەو میراتەی بەجێی دێڵن دایک و باوک و خزمە نزیکەکان وە بۆ ئافرەتانیش هەیە بەشێک لە ئەو میراتەی بەجێی دێڵن دایک و باوک و خزمە نزیکەکان لە ئەوەی بەجێی دێڵن کەم بێت یان زۆر فریضە من اللە ان اللە کان علیما حکیما خوا ئامۆژگاریتان دەکات دەربارەی کەلەپوری ڕۆڵەکانتان بۆ نێرێک هەیە لە میرات بە وێنەی بەشی دوو مێ خۆ ئەگەر منداڵەکانتان تەنها ئافرەت بوون دوان و زیاد لە دوان ئەوا بۆیان هەیە دوو بەش لە سێ بەشی ئەوەی مردووەکە بەجێی هێشتووە بەڵام ئەگەر یەک ئافرەت بوو ئەوە نیوەی میراتەکەی بۆ هەیە وە بۆ هەر کام لە دایک و باوکی مردووەکە هەیە شەش یەک لەوەی کە بەجێی هێشتووە ئەگەر مردووەکە منداڵی هەبوو بەڵام ئەگەر مردووەکە منداڵی نەبوو دایک و باوکی میراتگری بوون ئەوە سێیەک بۆ دایکەکەیەتی، بەڵام ئەگەر مردووەکە چەند برایەکی هەبوو، ئەوا شەشیەک بۆ دایکەکەیەتی لە پاش دەرکردنی وەسیەتێک وەسیەتی پێکرابێ لەلایەن مردووەکەوە یان دانەوەی قەرزێک کە لەسەری بێت. باوکەکانتان و کوڕەکانتان نازانن کامەیان بەسوودترن بۆتان، وصیة من اللە واللە علیم حلیم. بۆ ئێوە هەیە نیوەی ئەو میراتەی کە ژنەکانتان بەجێیان هێشتووە ئەگەر ئەو ژنانە منداڵیان نەبوو، جا ئەگەر منداڵیان هەبوو بۆ ئێوە هەیە چوار یەک لەوەی ژنەکانتان بەجێیان هێشتووە لە پاش دەرکردنی وەسیەتێک کە کردبێتیان یان قەرزێک کە لەسەریان بێت بۆ ژنەکانتان هەیە چوار یەک لەوەی بەجێتان هێشتووە ئەگەر ئێوە منداڵتان نەبوو جا ئەگەر منداڵتان هەبوو ئەوە بۆ ئەوان هەیە هەشت یەک لەوەی بەجێتان هێشتووە لە پاش دەرکردنی وەسیەتێک کە کردبێتان یان دانەوەی قەرزێک کە لەسەرتان بێت وە ئەگەر پیاوێک یان ئافرەتێک کە میراتی لێ ئەگیرا مردبوو نە باوانی هەبوو نە منداڵ وە تەنها برایەک یان خوشکێکی لە دایکەوە هەبوو ئەوە بۆ هەریەک لەو دوانە هەیە شەش یەک بەڵام ئەگەر ئەوان زیاتر بوون لە برایەک یان خوشکێکی دایکی ئەو کاتە ئەوانە هەموویان هاوبەشن لە سێیەکی میراتەکەدا لە پاش دەرکردنی وەسیەتێک کە کرابێت یان قەرزێک کە وەسیەتەکە یان قەرزەکە بۆ میراتگران بێ زیان بێ ئەمە بڕیارە لەلایەن خواوە خواش زانای لەسەر خۆیە. تلک حدود اللە. ئینجا ئەگەر شایەتیان دا ئەوە ئەو ژنە زیناکەرانە بەند بکەن لە ماڵەکانتاندا هەتا فریشتەی مەرگ گیانیان دەکێشێت، یان خوا ڕێگایەکی ڕزگار بوونیان بۆ دائەنێ. واللذان یاتیانها منکم فآذوهما. فعسا ان تکرهوا شیئا ویجعل اللە فیه خیرا کثیرا. ئەی ئەوانەی کە بڕواتان هێناوە، حەڵال نییە بۆتان کە ئافرەتان بە زۆر بە ناچاری بە میراتی بەرن بۆ خۆتان، وە بەرگری شووکردنیان لێ مەکەن بۆ ئەوەی هەندێ لەو مارەییەی کە پێتان داون بیبەن بۆ خۆتان، مەگەر کاتێک کە کردەوەیەکی زۆر ناشرین زینا بە ئاشکرا بکەن و ڕەفتاریان لەگەڵ بکەن بە چاکی و ژیانیان لەگەڵ ببەنە سەر جا ئەگەر حەزتان لێیان نەبوو تەڵاقیان مەدەن چونکە لەوانەیە ئێوە حەز نەکەن لە شتێک و خوا لەودا داینابێ چاکەیەکی زۆر ئەو دایکانەتان کە شیریان پێداون و خوشکەکانتان لە شیرەوە و دایکی ژنەکانتان و و کچانی ژنانتان کە لە مێردی تریان بن، ئەوانەی کە لە ماڵی ئێوەدا دەژین لەو ژنانەتان کە چوونەتە لایان، جا ئەگەر نەچووبنە لایان، ئەوە هیچ گوناهێکتان لەسەر نییە لە مارەکردنی کچەکانیاندا، وە حەرامە بۆتان هاوسەری کوڕەکانتان ئەوانەی کە لە پشتی خۆتانن، وە قەدەغە کراوە لەسەرتان کۆکردنەوەتان لە نێوان دوو خوشک لە مارەکردندا، مەگەر ئەوەی پێش ئەم حوکمە لە نەفامیدا کرابێ، جگە لەوانەی کە بوونەتە موڵکتان کەنیزەک، ئەو حوکمانە باس کران پێویست کراو و نووسراوی خوایە لەسەرتان و بۆتان حەڵاڵ کراوە بێجگە لەوانەی کە باس کران هەمووی حەڵاڵە بۆتان تا چوار کە بە ماڵەکانتان خوازبێنیی ئافرەتان بکەن بە مەرجێ کە داوێن پاک بن و داوێن پیس نەبن جا ئەوەی کە لەززەتتان لێ وەرگرت لەو ئافرەتانەی حەڵاڵن ئەوا مارەییەکەیان پێ بدەن کە فەرز کراوە لەسەرتان، تاوانتان لەسەر نییە لەوەی کە لەسەری پێک هاتن لەگەڵ ژنەکانتان لە کەم کردنەوەی مارەیی لە پاش دیار کردنی مارەیی، بەڕاستی خوا هەمیشە زانای کار دروستە. ومن لم یستطع منکم طولا ان ینکح المحصنات المومنات فمما ملکت ئەوە با لەوانە مارە بکات کە بوونەتە موڵکتان لە کەنیزەکە ئیماندارەکانتان و خوا زاناترە بە باوەڕەکەتان هەندێکتان لە هەندێکی ترتانن هەمووتان نەوەی ئادەمن لەبەر ئەوە مارەیان بکەن بە ڕەزامەندی خاوەنەکانیان و مارەییەکەیان پێبدەن بە شێوازێکی چاک لە کاتێکدا ئەو کەنیزەکانە پاک داوێن بن داوێن پیس و زیناکەری بە ئاشکرا نەبن و دۆستیان نەبێ بە نهێنی بۆ زینا کردن جا ئەگەر ئەو کەنیزەکانە شوویان کرد پاشان خراپەیەکی ئاشکرایان کرد زینا ئەوە نیوەی سزای ئافرەتە ئازادەکانیان لەسەرە لێیان درێ کە پەنجا جەڵدە و دامان ناوە بۆ هەموو مردوویەک یان میراتێک چەند میراتگرێک کە بەشێ ئەگرن لەوەی کە دایک و باوک و خزمانیان بەجێیان هێشتووە و ئەوانەش کە پەیمانتان لەگەڵ گرێداون کە میرات لە یەکتر بەرن ئەوە بەشی خۆیانیان بدەنێ بەهۆی ئەوەوە خوا باوی هێندێکیانی داوە بەسەر هەندێکیاندا، هەروەها بەهۆی ئەوەی کە پیاوان لە سامانەکانیان خەرج دەکەن، جا ئافرەتە چاکەکان ئەوانەن گوێڕایەڵانی بەردەوام بۆ خوا و پاشان مێردەکانیان پارێزەرانی داوێنی خۆیان و سامانی مێردەکانیانن کە مێردەکانیان لە ماڵەوە نەبن بەهۆی ئەوەی خوا فەرمانی پاراستنی داوە وە ئەو ئافرەتانەش کە ئێوە دەترسن سەرپێچیتان بکەن ئەوە ئامۆژگاریان بکەن و جێگەیان لێ جیا بکەنەوە و لەگەڵیاندا مەخەون و لێیان بدەن لێدانێک کە لەشی عەیبدار نەکات جا ئەگەر گوێڕایەلیان کرد ئەوە ئیتر هیچ ڕێگەیەک لە دژیان مەگرنە بەر ئەوە ناوبژیوانێک بنێرن لە خزمی پیاوەکە و ناوبژیوانێک لە خزمی ئافرەتەکە ئەگەر دوو ناوبژیوانەکە ئاشتیان بوێ خوا نێوان ژن و مێردەکە چاک دەکاتەوە بەڕاستی خوا هەمیشە زانای ئاگادارە. وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِکُوا بِهِ شَیْئًا. ان اللە لا یحب من کان مختالا فخورا. بەس خوا بپەرستن و هیچ شتێک مەکەن بە هاوبەشی، هەروەها لەگەڵ دایک و باوکتاندا چاک بن، وە لەگەڵ خزم و نزیکتان و هەتیوان و هەژاران و هاوسێی خزم و هاوسێی بێگانە یا دوور، وە هاوڕێی هەمیشەیی یان هاوڕێی سەفەر و ڕێبوار، وأعتدنا للكافرین عذابا مهینا. ئەوانەی کە چروکن فەرمانیش دەکەن بە خەڵکی بە چروکی و دەیشارنەوە ئەوەی خوا پێی بەخشیون لە بەخششی خۆی و ئامادەمان کردوە بۆ بێ باوەڕان سزایەکی ڕیسواکەر وجئنا بک علی هؤلاء شهیدا ئینجا حاڵی کافران چۆن بێت کاتێک هێنامان لە هەموو ئوممەتێکدا شایەتێک کە پێغەمبەرەکەیانە تۆیشمان هێنا ئەی محمد صلی اللە علیه وسلم ان اللە کان عفوا غفورا. ئەی کەسانێ کە بڕواتان هێناوە نزیکی نوێژ مەبنەوە کاتێک ئێوە سەرخۆش بن هەتا بزانن چی دەڵێن، وە هەروەها نزیکی جێگای نوێژ مەبنەوە لە کاتێکدا لەشتان گرانە مەگەر تێپەڕن بە مزگەوتدا هەتا خۆتان دەشۆن، وە ئەگەر ئێوە نەخۆش بوون یان لە سەفەردا بوون یان کەسێک لە ئێوە هاتەوە لە شوێنی دەست بە ئاو گەیاندنەوە یان جووت بوون لەگەڵ خێزانەکانتاندا ئینجا ئاوتان دەست نەکەوت ئەوا بە خۆڵێکی پاک تەیەموم بکەن جا بەو تۆز و خۆڵە ڕوخسار و دەستەکانتان تەیەموم بکەن گوێ بگرە قەت گوێت لێ نەبێ و دەڵێن ڕاعینا چاک گوێمان بۆ بگرە بەڵام بە زمانی جوولەکە واتە تۆ خراپترینمانی ئەوان ئەم مانایان مەبەست بوو دەمیان لار دەکردەوە بۆ ئەوەی مەبەستە خراپەکە بگەیەنێت و بۆ تانە و تەشەردان لە ئاینی ئیسلام و ئەگەر ئەوان بیان وتایە بیستمان و جۆرایەلین و قسەمان ببیستە و پەلەمان لێ مەکە ئەوە چاکتر و ڕاستتر بوو بۆیان بەڵام خوا نەفرینی لێ کردن بە هۆی بێ باوەڕیەکەیانەوە بۆیە بڕواناهێنن کەمێکیان نەبێ. یا ایها الذین اوتوا الکتاب آمنوا بما نزلنا مصدقا بڕوا بهێنن بەو قورئانەی ناردوومانەتە خوارەوە کە بەڕاست دانەری ئەو تەوراتەی ئێوەیە، پێش ئەوەی ڕوخسارانێک ساف بکەین لە پێشەوە ئینجا بیبەینە پشت سەریان یان نەفرەتیان لێ بکەین وەک چۆن نەفرەتمان کرد لە خەڵکانی شەممە ویقولون للذین کفروا هؤلاء اهدی من الذین آمنوا سبیلا ئایا ئاوڕێکت نەداوەتەوە لەوانەی بەشێک لە نامەی خوایان پێدراوە بڕوا ئەهێنن بە شتی بێنرخ و بەرنامەی غەیری خوا بە جادووگەران و بە شەیتان وە ئەڵێن بەوانەی کە بێبڕوان حەسوودی دەبەن بە خەڵکی لەسەر ئەوەی خوا پێی بەخشیون کە پێغەمبەرێتیە لە فەزل و بەهرەی خۆی، ئەوە بێگومان داو مانە بە نەوەی ئیبڕاهیم کتێب و پێغەمبەرێتی، هەروەها پێمان بەخشین دەسەڵاتێکی گەورە. فمنهم من آمن به ومنهم من صد عنه. لەمەولا دەیانخەینە چەند بەهەشتێ کە ڕووبارەکان دەچن بەژێریاندا، دەمێننەوە تیایدا بە هەمیشەیی، بۆیان هەیە تیایدا هەوسەرانی پاک و خاوێن، وە دەیانخەینە ژێر سێبەری چڕ و بەردەوامەوە. ان اللە یامرکم ان تؤدوا الامانات الی اهلها. گوێڕایەلی خوا و گوێڕایەلی پێغەمبەر بن و پاشانیش گوێڕایەلی کاربەدەستە عادیلەکانی خۆتان بن، جا ئەگەر دووبەرەکیتان هەبوو لە شتێکدا ئەوە بیگێڕنەوە بۆ لای خوا و پێغەمبەر صلی اللە علیه وسلم، ئەگەر ئێوە باوەڕتان هەیە بە خوا و بە ڕۆژی دوایی، وە بەوەش کە پێش تۆ دابەزیوە کە تەوراتە، دەیانەوێت کە دات بەرن بۆ لای یەکێک کە حوکمی بە بەرنامەی خوا ناکات لە کاتێکدا بەڕاستی فەرمانیان پێکراوە کە بڕوایان پێی نەبێت، وە شەیتان دەیەوێت کە گومڕاییان بکات بە گومڕاییەکی دوور لە ڕاستی. لوجدوا اللە توابا رحیما. وە هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکردووە تەنها بۆ ئەوە نەبێت جۆڕایەلی بکرێت بە فەرمانی خوا، وە بێگومان ئەگەر ئەوان کاتێ ستەمیان لە نەفسی خۆیان کرد بهاتنایە بۆلات و داوای لێبوردنیان بکردایە لە خوا وانیە کە خۆیان بە باوەڕدار نیشان دەدەن سوێند بە پەروەردگارت بڕوادار نین تا تۆ نەکەنە دادوەر لە هەر ئاژاوە و دووبەرەکیەکی نێوانیاندا لە پاشان هەست نەکەن لە دەروونیاندا بە هیچ بێزاریەک لەو بڕیارەی تۆ داوتە ولو انهم فعلوا ما یوعظون به لکان خیرا لهم واشد تثبیتا. وە بێگومان ئەگەر ئێمە پێویستمان بکردایە لەسەریان کە یەکتری بکوژن یان لە ماڵەکانتان دەربچن ئەوەیان نەدەکرد کەمێکیان نەبێت لە پێغەمبەران و ڕاستگۆیان و شەهیدان و پیاو چاکان، وە ئەوانە چ هاوڕێ و هاوەڵێکی چاکن. ذلک الفضل من اللە وکفی باللە علیما. ئەو بەهرەیە تەنها لەلایەن خواوەیە، وە بەسە کە خوا زانایە بە هەموو شتێک. یا لیتنی کنت معهم فافوز فوزا عظیما. وە ئەگەر تووشی بەهرەیەک بوون لە خواوە، بێگومان دەڵێت، وەک لە نێوان ئێوە و ئەوا هیچ دۆستایەتیەک نەبووبێت، ئەی خۆزگە لەگەڵ ئەواندا بوومایە، کەچی کاتێک جەنگیان لەسەر پێویست کرا، یەکسەر دەستەیەک لە خەڵکی دەترسان، وەک ترسان لە خوا، بگرە زیاتریش دەترسان. دەیانوت ئەی پەروەردگاری ئێمە، بۆچی جەنگت لەسەرمان پێویست کردووە، خۆزگە دوات دەخستین بۆ ماوەیەکی کەم؟ بڵێ خۆشی و لەزەتی دونیا زۆر کەمە و ڕۆژی دوایی باشترە بۆ کەسێک لە خوا بترسێت و ستەمتان لێ ناکرێت بە ئەندازەی تاڵی ناوکە خورمایەک. اينما تکونو یدرککم الموت ولو کنتم فی بروج مشیدە. وە ئەگەر ناپاکان خۆشی و چاکە هاتە ڕێیان دەڵێن ئەمە لە لایەن خواوەیە، وە ئەگەر تووشی ناخۆشی و خراپەیەک هاتن دەڵێن ئەمە لە لایەن تۆوەیە ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ هەمووی لە لایەن خواوەیە، وکفی باللە شهیدا. هەر چاکەیەکت توش بوو ئەوە لە خواوەیە وە هەر خراپەیەکت توش بوو ئەوە لە خۆتەوەیە وە ئێمە تۆمان ناردوە بە فروستادە بۆ خەڵکی وە خوا بەسە شایەتی ئەوە بدات. ئەوە ئەوانەی ڕاستی هەواڵەکان دەردەهێنن دەزانن هەواڵەکە ڕاستە یان درۆیە، وە ئەگەر چاکە و بەزەیی خوا نەبوایە بەرامبەر بە ئێوە بێگومان شوێن شەیتان دەکەوتن کەمێکتان نەبێت. فقاتل فی سبیل اللە لا تکلف الا نفسک. وکان اللە علی کل شیء مقیتا. هەر کەسێ تکایەکی چاکە بکات بەشێکی لە پاداشتی ئەو چاکەیە بۆ هەیە، وە هەر کەسێ تکایەکی خراپە بکات ئەویش بەشێکی دەبێت لە سزای ئەو خراپەیە. سوێند بەخوا بێگومان کۆتان دەکاتەوە بۆ لێپرسینەوەی ئەو ڕۆژی دواییەی کە هیچ گومانی تێدا نیە جا چێ لە خوا قسە و بەڵێنی ڕاستترە. فما لکم فی المنافقین فیئتین واللە ارکسهم بما کسبوا. هەتا پەشیمان دەبنەوە و کۆز دەکەن لە ڕێی خوادا، ئینجا ئەگەر ڕوویان وەرگێڕا و پشتیان هەڵکرد، ئەوە بە دیل بیانگرن و بیانکوژن لە هەر شوێنێک تووشیان بوون، وە هیچ دۆست و یارمەتیدەرێک لەوان هەڵمەبژێرن. إلا الذین یصلون إلی قوم بینکم وبینهم میثاق أو جاءوکم حصرت صدورهم وە ئەگەر خوا بیویستایە زاڵی دەکردن بەسەرتاندا و جەنگیان دژتان دەکرد، جا ئەگەر ئەوان کەنارگیر بوون لە ئێوە و جەنگیان لە دژتان نەکرد و پێشنیاری ئاشتیان کرد بۆتان، ئەوە خوا ڕێگەی نەداون کە دەستیان بۆ بەرن و نابێ شەڕیان لە دژ بکەن. ستجدون آخرین یریدون ان یامنوکم و یامنوا قومهم. وأولئکم جعلنا لکم علیهم سلطانا مبینا لەمەولا کەسانێکی تر دەبینن دەیانەوێت لە ئێوە ئەمین بن و لە هۆزەکەی خۆشیان ئەمین بن هەرکاتێک بانگ کرابن بۆ بێباوەڕی و بتپەرستی گەڕاونەتەوە بۆی جا ئەگەر کەنارگیر نەبوون لێتان و جڵەوی ئاشتیان نەدایە دەستتان و دەستیان نەکێشایەوە لە جەنگ کردن، ئەوە بە دیل بیانگرن و بیانکوژن لە هەر شوێنێک کە بەر دەستتان کەوتن. ئەوانەی باسمان کرد داومانە بە ئێوە لە دژیان دەسەڵاتی ئاشکرا. وما کان لمومن ان یقتل مومنا الا خطا. وە هەر کەسێک ئیماندارێک بە هەڵە بکوژێت ئەوە لەسەریەتی ئازاد کردنی کۆیلەیەکی باوەڕدار و نرخی خوێنێکیش بدات بە کەس و کاری کوژراوەکە مەگەر بیبەخشن لە خوێنەکەی بە خێری خۆیان بەڵام ئەگەر کوژراوەکە لەگەلێک بوو کە دوژمنتان بوون کافری شەڕکەر بوون و کوژراوەکە ئیماندار بوو ئەوە هەر لەسەریەتی ئازاد کردنی بەندەیەکی ئیماندار، وە ئەگەر کوژراوەکە لەگەلێک بوو کە لە نێوان ئێوە و ئەواندا پەیمان هەبوو، ئەوا نرخی خوێنێک بدەنە کەسی کوژراوەکە لەگەڵ ئازاد کردنی کۆیلەیەکی ئیماندار، جا ئەو بکوژەی دەستی نەکەوت یان نەیبوو ئەوە لەسەریەتی ڕۆژوو گرتنی دوو مانگ لەسەریەک، وە هەر کەسێک ئیماندارێک بە دەست ئەنقەست بکوژێت ئەوە تۆڵەی ئەو کەسە دۆزەخە بە هەمیشەیی تیایدا ئەبێت وە خوا خەشمی لێ گرتووە و نەفرینی لێ کردووە و سزایەکی گەورەی بۆ ئامادە کردووە. یا ایها الذین آمنوا اذا ضربتم فی سبیل الله فتبینوا. هەموو شتێک ڕوون بکەنەوە و نەڵێن بەو کەسانەی کە سڵاوی موسلمانانەتان لێ دەکەن تۆ بڕوادار نیت، بەدوای شتومەک و سامانی دنیاییدا بگەڕێن، ئەوە لای خوا دەستکەوتی زۆر هەیە، ئێوەش لەمەو پێش هەر وا بوون ئیمانەکەتان دەشاردەوە، ئەوە خوا منەتی نا بەسەرتاندا بە هێز و زاڵی کردن، جگە لە خاوەن عوزرەکان لەگەڵ تێکۆشەرانی ڕێگەی خوادا بە ماڵ و گیانیان خوا باوی داوە، تێکۆشەران بە ماڵ و گیانیان بەسەر دانیشتوان لە جیهاددا بە پلەیەک و هەریەک لەو دوو تاقمە خوا بەڵێنی پاداشتی زۆر چاکی پێداون، بە تەشەرەوە پێیان دەڵێن دەربارەی ئاینەکەتان لە چیدا بوون؟ دەڵێن ئێمە چەوساوە بووین لەسەر زەویدا. پێیان دەڵێن مەگەر زەوی خوا فراوان نەبوو تا کۆستان بکردایە تیایدا؟ جا ئەوانە شوێنیان دۆزەخە، ثم یدرکه الموت فقد وقع اجره علی اللە وکان اللە غفورا رحیما. وە هەر کەسێک کۆچ بکات لە ڕێی خوادا دەستی دەکەوێت لە زەویدا جێگە و ڕێگەی زۆر و فراوانی لە ڕۆزی ژیاندا، وە هەر کەسێک لە ماڵی خۆی دەربچێت و کۆچ بکات بۆ لای خوا و پێغەمبەرەکەی وخذوا حذرکم ان اللە اعد للکافرین عذابا مهینا کاتێک تۆ ئەی محمد صلی اللە علیه وسلم لە جەنگدا لەناو بڕواداران بوویت و پێشنوێژیت بۆ کردن، ئەوە با تاقمێک لەوان لەگەڵ تۆ نوێژ بکەن و با چەکەکانیان پێ بێت، جا کاتێک سوجدەیان برد ڕکعاتێکیان تەواو کرد با بچنە دواوە لە پشتتانەوە بن پاسەوانیتان بن وە با تاقمەکەی تر بێن کە نوێژیان نەکردووە و پاسەوان بوون لەگەڵ تۆ نوێژ بکەن وە با وریای خۆیان بن وە چەکەکانیشیان پێ بێت بێ باوەڕان ئاواتە خوازن کە ئێوە بێ ئاگابن لە چەکەکانتان و شتومەکەکانتان تا پەلامارتان بدەن بە پەلامارێکی یەکجارەکی و تاوانتان لەسەر نیە ئەگەر بە هۆی بارانەوە ناڕەحەت بوون یان نەخۆش بوون چەکەکانتان دانێن بەڵام وریایی خۆتان بن ئینجا کاتێک نوێژەکانتان بەجێ هێنا ئەوسا یادی خوا بکەن بە پێوە و بە دانیشتنەوە و لە سەر تەنیشتان، جا هەر کاتێک دڵ ئارام بوون و ئەو کاتە نوێژەکانتان بە ڕێک و پێکی بکەن، بەڕاستی نوێژ هەمیشە لە سەر باوەڕداران فەرز کراوێکی کات بۆ دیاری کراوە. ولا تهنوا فی ابتغاء القوم. ئەگەر ئێوە ئێش و ئازارتان پێ بگات، بێگومان ئەوانیش ئێش و ئازاریان پێ دەگات، وەک چۆن ئێوە ئێش و ئازارتان پێ دەگات. وە ئێوە ئومێد دەکەن لە خوا ئەوەی ئەوان ئومێد ناکەن کە پاداشت و سەرکەوتنە. وە بەڕاستی خوا هەمیشە زانای کار دروستە. بێگومان دەستەیەک لەو ناپاکانە بەنیاز بوون کە گومڕات بکەن، بەڵام ئەوانە بەس خۆیان گومڕا دەکەن، وە ئەوانە هیچ زیانێ ناگەیەنن بە تۆ، وە خوا ناردوویەتە خوارەوە بۆ سەرت قورئان و دانایی، وە ئەوەی کە نەت ئەزانی فێری کردی، شپە و سرتە کردنەکانیاندا، مەگەر یەکێک فەرمان بکات بە ماڵ بەخشین یان چاکە یان چاک کردنی نێوان خەڵکی، جا هەر کەسێک ئەوە بکات بە نیازی ڕەزامەندی خوا، ئەوە لە داهاتوودا پێی دەبەخشین پاداشتێکی زۆر گەورە. وە ئەوەی بەسەرتاندا دەخوێنرێتەوە لە قورئاندا وەڵامێکە لەبارەی کچانی هەتیوەوە، ئەوانەی پێیان نادەن ئەوەی نوسراوە بۆیان واتە میراتی باوکیان، وە حەزناکەن مارەیان بکەن لەبەر میراتەکەشیان ناهێڵن شوو بکەن، وە لەبارەی ئەو منداڵانەی کە بێ دەسەڵاتن وە خوا فەرمان دەدات بە دادگەری لەگەڵ هەتیواندا بجوڵێنەوە ئەوە هەردووکیان هیچ گوناهێکیان لەسەر نییە کە ئاشتەواییەکی چاک بکەن لە نێوان خۆیاندا، هەر ئاشتەوایی و یەککەوتن چاکترە، هەرچەندە چرووکی و ڕەزیلی تێکەڵاوی دەروونەکان کراوە و ئەگەر چاکەکار و پارێزکار بن وکان اللە غنیا حمیدا. وە بۆ خوایە هەرچی لە ئاسمانەکان و زەویدایە، سوێند بەخوا بەڕاستی ئێمە ئامۆژگاریمان کردوون ئەوانەی کە نامەیان پێدراوە لە پێش ئێوەدا، هەروەها ئێوەش کە لە خوا بترسن. بەردەوام زۆر دادگەر بن لەبەر خوا شایەتی بدەن بە شایەتیەک کە دژ بە خۆشتان بێت یان دژی باوک و دایک و خزمە نزیکەکانتان بێت ئەگەر شایەتی لەسەر دراوەکە دەوڵەمەند بێت یان هەژار شایەتیەکە هەر بدەن چونکە خوا بەوان لە پێشترە و قازانجیان چاکتر دەزانێت کەواتە شوێن ئارەزوو مەکەون بۆ ئەوەی لە هەق لانەدەن واليوم الآخر فقد ضل ضلالا بعیدا. ئەی کەسانێک کە باوەڕتان هێناوە بەردەوام بن لەسەر باوەڕ بە خودا و پێغەمبەرەکەی و بەو قورئانەی ناردوویەتە خوارەوە بۆ فروستادەکەی و بەو کتێبانەش کە پێشتر ناردوویەتە خوارەوە وە هەر کەسێک بێ باوەڕ بێت بە خوا و بە فریشتەکانی و بە کتێبەکانی و پێغەمبەرەکانی و ڕۆژی دوایی لم یکن اللە لیغفر لهم ولا لیهدیهم سبیلا بێگومان ئەوانەی بڕوایان هێناوە پاشان بێ باوەڕ بوونەتەوە دواتر باوەڕیان هێناوە ئەوسا بێ باوەڕ بوونەتەوە پاشان لە بێ بڕواییدا زیاتر ڕۆچوون فاللە یحکم بینکم یوم القیامە ولن یجعل اللە للکافرین علی المومنین سبیلا. دووڕووەکان ئەوانەی چاوەڕوانی سەرەنجامی ئێوە دەکەن، جا ئەگەر بۆ ئێوە بوو سەرکەوتن لەلایەی خواوە، دەڵێن مەگەر ئێمە لەگەڵ ئێوە نەبووین؟ بەڵام ئەگەر بێبڕوایان بەشێکیان لە سەرکەوتن هەبوو، ئەڵێن ئایا ئێمە زاڵمان نەکردن بەسەر ئەواندا و ئێوەمان نەپاراست لە ئیمانداران؟ جا خوا لە ڕۆژی دواییدا بڕیاری یەکجاری دەدات لە نێوانتاندا و هەرگیز خوا کافران بەسەر ئیمانداران سەرناخات. ان المنافقین یخادعون اللە وهو خادعهم وآتینا موسی سلطانا مبینا. ئەی محمد صلی اللە علیه وسلم خاوەن نامەکان داوات لێ دەکەن کە بۆیان بێنیتە خوارەوە پەڕاوێک لە ئاسمانەوە جا بەڕاستی داوایان کرد لە موسا گەورەتر لەوە وتیان خوامان نیشان بدە بە ئاشکرا جا بروسکەیەک لێی دان و گرتنی بە هۆی ستەم کردنیانەوە، پاشان گوێرەکەیان کرد بە پەرستراوی خۆیان پاش ئەوەی بۆیان هات بەڵگە ئاشکراکان، ئینجا ئێمە چاوپۆشیمان لەوش کرد و بەخشیمان بە موسا موعجیزە و بەڵگەی ئاشکرا. ورفعنا فوقهم الطور بمیثاقهم وقلنا لهم ادخلوا الباب سجدا. بل طبع اللە علیها بکفرهم فلا یومنون الا قلیلا جا بەهۆی هەڵوەشاندنەوەی پەیمانیان و بەهۆی بڕوانەهێنانیان بە ئایەتەکانی خوا و کوشتنی پێغەمبەرانیان بە ناڕەوا و بەهۆی ئەو وتەیەیان ئێمە دڵمان داپۆشراوە، نەخێر وانیە، بەڵکو خودا مۆری ناوە بەسەر دڵەکانیاندا بەهۆی باوەڕنەهێنانیانەوە، لە کاتێکدا نەشیان کوشتبوو و هەڵیشیان نەواسیبوو، بەڵکو لێیان گۆڕدرا، وە بێگومان ئەوانەی دووبەرەکیان تێکەوت دەربارەی عیسا لە گوماندان لە کوشتنەکەیدا، هیچ زانینێکیان دەربارەی نییە جگە لە شوێنکەوتنی گومان نەبێت، وە باوەڕدارەکان بڕوایان هەیە بەوەی نێردراوەتە خوارەوە بۆ سەر تۆ وە بەوەش پێش تۆ نێردراوەتە خوارەوە وە بەجێهێنەرانی نوێژ و زەکات دەران وە باوەڕداران بە خوا و بە ڕۆژی دوایی ئەوانە لە داهاتوویەکی نزیکدا پێیان دەبەخشین پاداشتێکی زۆر گەورە. والاسباط وعیسی وایوب ویونس وهارون وسلیمان واتینا داود زبورا. بەڕاستی ئێمە نیگامان بۆ کردووی وەک چۆن نیگامان کرد بۆ نوح و بۆ پێغەمبەرەکانی پاش ئەو و نیگامان کرد بۆ ئیبڕاهیم و ئیسماعیل و ئیسحاق و یەعقوب و نەوەکانی یەعقوب بەسەرهاتەکانیانمان نەگێڕاوەتەوە بۆت، وە خوا قسەی کرد لەگەڵ موسا بە قسەکردن. رسلا مبشرین ومنذرین لئلا یکون للناس علی اللە حجە بعد الرسل، بە جبریل دا ناردی بۆ مەریەم، وە عیسا گیانێکە لە لایەن خواوە بەخشراوە، کەواتە بڕوا بهێنن بە خواو پێغەمبەرانی، وە مەڵێن خواکانمان سیانن اللە عیسا مەریەم، لەو وتەیە کۆتایی بهێنن چاکترە بۆتان، بێگومان خوا پەرستراوێکی تەنهایە پاک و بێگەردی بۆ خوا لەوەی ڕۆڵەی هەبێت ومن یستنکف عن عبادته ویستکبر فسیحشرهم الیه جمیعا. هەرگیز مەسیح لاری نییە لەوەی بەندەی خوا بێت، هەروها فریشتە نزیکەکانیش، وە هەرکەس بە بەندایەتی خوا ڕازی نەبێت، ئەوە پاداشتیان دەداتەوە و بۆیان زیادیش دەکات لە بەهرەی خۆی، بەڵام ئەوانەی لاریان گرت لە بەندایەتی ئەو و خۆیان بە گەورە زانی، ئەوە خوا سزایان دەدات بە سزایەکی بە ئازار، وە جگە لە خوا دەستیان ناکەوێت هیچ دۆست و پشتگیرێک. ئەگەر پیاوێک مردبوو منداڵی نەبوو تەنها خوشکێکی هەبوو ئەوە نیوەی میراتی برا مردووەکەی دەکەوێ وە ئەگەر ئافرەتێ بمرێ و تەنها برایەکی هەبێ ئەو برایە میراتی خوشکە مردووەکەی هەمووی دەبات ئەگەر خوشکە مردووەکەی منداڵی نەبێت بەڵام ئەگەر دوو خوشک بوون دوا برا مردووەکەیان ئەوا دوو سێیەکی میراتی براکەیان دەبەن، وە ئەگەر میراتگرەکان چەند خوشک و برایەک بوون پیاوان و ئافرەتان ئەوە بۆ هەر نێرینەیەک ئەندازەی بەشی دوو مێیینە هەیە خوا بۆتان ڕوون دەکاتەوە تا گومڕا نەبن وە خوا بە هەموو شتێک زانایە.